جاری دوای ئەوە کچەی پرتەقاڵم لە ئێوارەی جەژنی لەدایک بوونی مەسی حابینەوە هەر بەڕاستی لەو ئێوارەیەدا بینیمەوە ئەو جارەیان بەڕاستی قسەم لەگەڵا کرد یان وردترێک بڵێم یەک دوو وشەمان بە یەکتری وت. ئەو کاتە من لەگەڵ خوێندکارێکی برادەرما کە ناوی گۆنار بوو لە باڵەخانەیەکی بچکۆلەی گەڕەکی ئادەم ستوون داژیام. بەڵام وام دانابوو ئێوارەی جەژنی لەدایکبوونی مەسیح لەگەڵ خێزانەکەماندا لە گەڕەکی هۆمڵەفای بەرمە سەر. هەر تەنها دایک و باوکم و براکەم بوو مەبەستم لە مامە ئاینەیە ئاینا سێ ساڵ لە من بچووکترە و ئەو زستانە لە پۆلی سێی ناوەندی بوو چەند ساڵێک دواتر نەنە و باپیرەت گواستیانەوە بۆ تۆسنبرگ هیچ ئومێدێکی وام نەمابوو کە کچەی پرتەقاڵ ببینمەوە بەدەر لەوەش چەندەها گومان و خەیاڵم بە مێشکا هات و نەمەزانی ئەو پیاوەی ناو تۆ تاسپێکە چێ بوو هەر لە خۆیەوە بەر لەوەی بگەڕێمەوە بۆ هەمڵەفای وام بە خەیاڵە هات کە هەروا بۆ خۆشی خۆم بکەم بە کڵێسایەکدا و ئامادەی نوێژی ڕۆژی لەدایکبوونی مەسیح بم هێشتا ئەو کچە پڕنەهێنیە زۆر مەستی کردبووم هەستمە کرد ئەویش بێتە کڵێسە و ئەو جا دواتر بڕاتەوە جەژنەکەی لەگەڵ ئەوانەدا بکات کە دەبواە لەگەڵی دابوونایە ئەی ئەوانە کێ بوون بەڕاست کێ بوون لە دڵی خۆما وتم باشترین شوێن کە ڕێی تێ بچێت کچەی تێدا ببینم کڵێسە گەورەکەی شارە ڕاسترێک بڵێم لەو شوێنەدا کەمترین بواری بینینیم هەبوو لێرەدا بە پێویست ێزانم هەروا بۆ دڵنیایت بڵێم کە من هیچ شتێکم لەم باسەی کچەی پرتەقاڵەدا هەروا بۆ خاتری چیرۆک نەهۆنیوەتەوە. جۆرج، خێوەکان درۆ ناکەن، چونکە لە ڕێگەی درۆکەیانەوە هیچ شتێکیان دەست ناکەوێت، بەڵام لە لایەکی تریشەوە هەموو شت ناخەمە ڕوو. چ کەسێک تا ئێستا شتێکی بێسوودی ئاوهای گێڕاوەتەوە کە هەموو شتێک باس بکات من بە پێویستی نازانم هەموو ئەو هۆڵانەی خۆمت بۆ بژێڕمەوە کە لە پێناوی بینینەوەی کچەی پرتەقاڵایام و شکستم تاهێنان چەندەها ڕۆژ و چەندەها هەفتە هەموو گەڕەکی فرۆگنەرم پشکنی بەڵام من نامەوێت ئەوانە باس بکەم گەروا بکەم ئەوە چیرۆکێکی یەکجار دوور و درێژی لێ دەرەچێت بەلایانی کەمەوە هەموو هەفتەیەک چوار ڕۆژ دەچوومە پارکەکەی فرۆگنەر و پیاسەی دوور و درێژم تیا کرد زۆر کە ڕەتیش چاومە چۆ سەر کچێک و وامەزانی خۆیەتی یان لەسەر پردە گەورەکەی بەردەم قاوەخانەکەی ناو پارکەکەدا ئەهاتە بەرچاوم یان لە سەرەوە لە لای مۆنۆڵیتن ئەم بینی بەڵام لە ڕاستیە هەرگیز ئەوم نەبینی چەند جارێکیش هەر بۆ ئومێدەی کە بەڕێکەوت چاوم پێ بکەوێتەوە خۆم کرد بە سینەماکاندا بەڵام تەنانەت هێندە دانەنیشتم هەتا هەموو فیلمەکەیش ببینم زۆر جار هەر کە ڕێکلامەکان تاو دەبوون و کچەی پرتەقاڵ دەرنەدەکەوت هەڵەسام وە چوومەوە دەرەوە ڕویدەدا دوای ئەوە بلیتی سینەمایەکی تر ببڕم. نەختە نەختە زۆر زیرەکانە ئەو فلمانەم هەڵەبژارد کە بە خەیاڵی خۆم ڕێی تێئەچوو کچەی پرتەقاڵ حەزی لێیان بێت. یەکێک لەوانە ناوی خاڵی وەرچە خان بوو. دانەیەکی تریان فلمێکی سویسری بوو ناوی کچەی دەستنەخشین بوو. بەڵام واز لە هەموو وردەکاری ئەو هەوڵانەمە هێنام. جۆرج، لەم چیرۆکەدا تەنها یەک خەتی سوور هەیە، ئەویش ئەو چەند جارەیە کە بە ڕاستی ئەو کچەی پرتەقاڵە پڕ نهێنییەم تێدا بینی. بێ مانایە بێم و هەموو ئەو کەڕەتانەی کە نەمبینی باس بکەم و بیانکەمە شتێکی گەورە. هەروەگەوە وایە چیرۆکێکی بێ سوود لەسەر هەموو ئەو کاغەزە یان نسیبانە بهۆنیتەوە کە دەرنەچوون. تۆ هەرگیز چیرۆکێکی ئاوها بیستووە؟ قەت لە ڕۆژنامەیەکدا یان لە گۆڤارێکی هەفتانەدا وتارێکت دەربارەی پیاوێک خوێندۆتەوە کە یان نسیبی بۆ دەرنەچووبێت؟ ئەم چیرۆکەی منیش. کتومت هەر هەمان شێوەیە. چیرۆکی کچەی پرتەقاڵ هەر وەک چیرۆکی یا نسیبێکی گەورەیە کە تەنها ژمارە براوەکانی تێدا دیارە. هەر بیر لەو هەموو یا نسیبانە بکەرەوە کە لە ماوەی هەفتەیەکا فرۆشرێن. وا بیهێنەرە بەرچاوت کە هەر هەموویان لە ژوورێکی گەورەدا دانرابن. ڕەنگە هۆڵێکی گەورەی جومناسیک پڕ بکاتەوە. ئەوجا هەموو ئەو یانسیبانەی کە لە سەروو ملیۆنێک نابنەوە زۆر بە ئاسانی بە جادوویەکی قەشەنگ و نەبن. جۆرج. دوایەوە لە هۆڵی جومناستیکە گەورەکەدا هێندە یانسیب نامێنێتەوە و ئێمەش ڕێک دەربارەی ئەو چەند دانە کەمە لە ڕۆژنامەکان ئەخوێنینەوە. بەرحاڵ ئێمە لە ئێستاکەدا بە دوای دۆزینەوەی شوێنەواری کچەی پرتەقاڵەوەین گرنگی بەوە بەخشین و هەموو ئەم چیرۆکەش تەنها هەر دەربارەی ئەوە لەبەرەوە باشتر ئەم جاریان هەموو شتێکی تر پژوە بخەین خەتێک بەسەر هەموو خەڵکانی تری شارەکە هێنین هەموو ئافرەتەکانی تر هەر زۆر بە ئاسانی ئەخەینە ناو یەک قەوسی گەورەوە. چوومە ناو کڵێساکەوە و ئەوجا چاوم پێی کەوت. لەو کاتەدا بینیم کە پیانۆ ژەنەکە وەک سەرەتایەک دەستی کرد بە لێدانی پارچە مۆسیقایەکی باخ، تاو ناتاوێک موچڕکەم پێ ئەهات و جارجارێکیش لەشم گەرم دەئەهات. کچەی پرتەقاڵ لەبەری ئەو بەرەوە لە لای ڕاڕەوە سەرەکیەکەوە دانیشتبوو گومانم نەبوو کە خۆی بوو کڕەتێکیش لە کاتی ئەو سروتەدا سەری هەڵبڕی و تەماشای کۆرسەکەی کرد ئەوان گۆرانیەکی جەژنی لەدایک بوونیانەوت لەوێدا نەقەم سەڵە نارنجەکەی لەبەردا بوو نەزەرفێکی گەورەی پرتەقاڵیشی لە باوەشادانا بوو پاڵتۆیەکی ڕەشی لەبەرا بوو، تەوقەیەکی گەورەش هەموو قژی لە پشتی ملیدا کۆ کردبۆوە. لەوها چوو زیو بێ، بگرە لە زیوێکی پاکی ناو حەکایەتەکانە چوو. لە دڵی خۆما وتم کێڵت یەکێک لە حەوت کورتە بنەکە دروستی نەکردووە، ئەوانەی کە کاتی خۆی ژیانی بەفرە سپییان ڕزگار کرد. بەڵام کەسێکی لەگەڵا بوو نەمەزانی چێە پیاوێک لە لای ڕاستیەوە دانیشت بوو بەڵام لە ماوەی ئەو سروتەدا تەنانەت یەک کەڕەتیش نەمبینی ئاوڕێک لێک بدەنەوە بە پێچەوانەوە لە دوای تەوابوونی سروتەکە بینیم ئەو پیاوەی کە لە لای ڕاستی کچەی پرتەقاڵەوە دانیشت بوو ئاوڕی لە ژنێکدایەوە کە لە لای ڕاستی خۆیەوە دانیشت بوو شتێکی بە گوێدا چرپان ئەو شتەم وەک جوڵەیەکی جوان دێتەوە یاد هەڵبەتە پیاو بە ئارەزوی خۆیەتی کە بەلای ڕاستیان بەلای چەپدا ئاوڕباتەوە ئەو پیاوەش وەک هەموو پیاوێکی دیوا بوو بەڵام وەگوتم بەلای ڕاستیدا ئاوڕیدایەوە ئەتوانین بڵین خۆشببختانە بەلا دروستەکەدا ئاوڕیدایەوە هەستێکی سەیرم هەبوو هەرە دوت من بۆ پیاواڵێم کە بەچلایەکە ئاوڕباتەوە لە لای چەپی کچەی پرتەقاڵەوە ئافرەتێکی قەڵەوی پیر دانیشت بوو بە هیچ شێوەیەک لەوە ناچوو کە کچەی پرتەقال بناسێت بەڵام خۆڕەشی تێچێت لەو پێش لە بازاڕی یۆنگست گۆردا یەکتریان بینی بێ چونکە ئەو ئافرەتە بە تەمەنە هەر زۆر لە دوکانداری شەو ناوەوە چوو. ڕەنگە هەر لە مێژەوە لەسەرەوە ڕێکەوتبن کە لە بۆنەیەکی خۆشی ئاوهادا پێکەوە بن. بۆ نا جۆرج؟ هیچ شتێک هەیە ڕێگایان لێ بگرێ؟ کچەی پرتەقاڵ یەکێکە لە مشتەری هەرە باشەکانی و ئافرەتە. هەر هیچ نەبێت باشترین مشتەری پرتەقاڵەکانیەتی. کیلۆیەک پرتەقاڵی مەغریبی بە حەوت کڕۆنە هەڵبەتە زۆر گران نییە بەڵام بە شەش کڕۆن و نیو بە کچەی پرتەقاڵی فرۆشێ هەرچەندە نیو سەعاتێک زیاتری پێچێ هەتا زەرفەکەی پڕەکە لەو پرتەقاڵانەی کە لە یەکتر ناچن جۆم لە قسەکانی قەشەکە نەبوو بەڵام وابزانم باسی ماریا و یوسف و سەردەمی مناڵی مەسیحە کرد بێگومان لەو بۆنەیەدا هەر باسی ئەو شتانە ئاکرێت ئەو جا باسی مناڵانی کرد پێم خۆش بۆ باسی هێنایە پێشەوە چونکە ڕۆژەکە ڕۆژی ئەوانە بەڵام من هەر چاوەڕوان بووم سروتەکە تاو بێت دواتر مۆسیقای کۆتایی سروتەکە لێدرا بەشداران هەستان لەسەر پێ و منیش هەوڵمدا بە هەر شێوەیەک بێدوا بکەم کە کچەی پرتەقاڵ لە پێش منەوە بچێتە دەرەوەی کڵەسەکە بەلای کورسیەکەما تێپەڕی. سەرێکی لەقاند و دڵنیا نەبووم لەوەی کە لەگەڵ منی بووبێت. بەڵام بەلایەنی کەمەوە هێندەم بۆ دەرکەوت کە بەتەنهایە. زۆر لەو ئافرەتە جوانتر بوو کە من لە خەیاڵما بوو. هەر لەوە هەچوو هەموو ڕووناکی ئەو جەژنە لەو تەنها ئافرەتەدا کۆبووبێتەوە. ئاه تەنها منم زانی کە و ئافرەتە کچەی پرتەقاڵی ڕاستەقینەیە و لەوەش زیاتر پڕە لە نەهێنی نادیار هەر منیشم زانی کە لە حەکایەتێکی ترەوە هاتۆتە ئێرە ئەو شوێنەش یاسای تایبەتی خۆی هەیە و لە یاساباوەکانی ئێرە ناچێت منم زانی بۆ سیخوڕی هاتبوو ئێرە سیخوڕی ئەم حەقیقەتەمانیە کرد بەڵام لەوێدا هەر وەک کەسێکی ئاسایی لای خۆمان هاتبووە ناو ئەو کڵێسە گەورەیەوە. ئەویش وەک ئێمە ئەیویست دڵخۆشی خۆی بەرامبەر لەدایکبوونی ڕزگارکەرەکەمان دەرببڕێت. ئەوەش خۆی لە خۆیدا شتێکی خراپ نەبوو، بگرە بە پێچەوانەوە من پێم وابوو ئافرەتێکی میهرەبان بێت. دوای کەوتم بۆ دەرەوە. چەند کەسێک لە بەردەرگای کڵێسەکەدا وەستابوون و ئومێدی جەژنێکی خۆشیان بۆ یەکتری ئەخواست. بەڵام من چاوم بڕیبووە تەوقە زیوینە ئەفسوناویەکەی پشتی ملی کچەی پرتەقاڵ بەلای منەوە لە هەموو جیهاندا تەنها یەک کچەی پرتەقاڵ هەبوو چونکە هەر ئەو لە حەقیقەتێکی ترەوە هات بۆ ئێرە بەرەولای گرنسن هەنگاویێنا منیش لە دووری یەک دوو مەترێکەوە هەر بەدوایەوە بووم بەفرە باری و کڵۆ بەستووەکان لە ئاسمانا سەمایان نەکرد بەڵام من تەنها ئەو کڵۆ بەفرانەمە بینی کە لەسەر قژە تۆخەکەی کچەی پرتەقاڵ وەستانەوە خۆم بە خۆم مەوت ئێستا قژی تەڕە بێت ئەبواە چەترێکم پێ بواە یان هەر هیچ نەبێت ڕۆژنامەیەک بۆی نەم هێشتایە سەری تەڕ بێت ئەو دیمەنەم وەک شتێکی شێتانە هاتە بەرچاو خۆشمەوە مەزانی خۆر هیچ نەبێت ئەوەندە خۆم مەناسی بەڵام ئەو ئێوارەیە ئێوارەی جەژنی لەدایک بوونی مەسیح بوو ئەگەر سەردەمی پەرجوش بەسەر چووبێ ئەوە بەلایەنی کەمەوە یەک ڕۆژی ئەفسوناویمان ماوە و پێچێت هەموو شتێک تێیدا ڕوو بدات بەڵێ هەموو شتێک پەریەکان بەدزیەوە لە ئاسمانەوە دێنە خوارەوە و کچێ پرتەقاڵیش هەروە بێباکانە بە شەقامەکان ئاسوڕێتەوە. ڕێک لە لای ئیوڤەدا پێگەیشتمەوە هەنگاوی پێشی کەوتم ئەجا ئاو ڕێکم لێدایەوە و بە خۆشیەکە وتم جەشنت پیرۆز بێت دیار بوو سەری سوڕما بوو یان وا خۆی دەرەخست کە سەری سوڕماوە بە وریاییەوە زەردەخەنەیەکی خستە سەر لێوەکانی لەوە نەهاچوو سیخوڕ بێت لە کچێکە چوو کە لە پێناوی ناسیندا ئامادە بووم هەموو شتێک ببەخشم. پێیوتم، جەژنی تۆش پیرۆز. ئەوجا بەڕاستی خەندەیەکی گەورەی بۆ کردم. دیسانەوە کەوتینەوە ڕێ. پێم وانەبوو هیچ لارییەکی لەوە هەبێت کە لە تەنیشتیەوە بڕۆم. زۆر دڵنیا نەبووم لەوە، بەڵام وابزانم پێی خۆش بوو. بەرزایی دوو پرتەقاڵمە بینی کە لە ژێر پاڵتۆ ڕەشەکەیەوە حەشاری دابوون. هەردووکیان کوت و مت وەک یەک گەورە بوون و وەک یەکیش خڕ بوون. ئەو دیمەنە شڵەژانمی شەرممە کرد، وام لێ هاتبوو بەرامبەر بە هەموو شێوەیەکی خڕ زیاد لە ڕادە هەستیار بم. هەستم کرد ئەبێ شتێکی تریش بڵێم. گەر وام نەکردایە، ئەوا ناچار بووم لێی جودا ببمەوە و وا خۆم نیشان بدایە کە سەرم قاڵە. بەڵام من لە ژیانمدا هێندەی ئەو ڕۆژە کاتم زۆر نەبووە. هەستمەکرد لە لای سەرچاوەی کاتەوە بووم، لە لای ئامانج و مانای کاتەوە وەستابووم. دێڕێکی پیت هاینی شاعیرم بیرکەوتەوە کاڵێت، ئەو کەسەی کە لە ئێستادا نەژی قەت ناژی ئەی تۆ چیەکەیت؟ من لەو ئێستایەدا ژیام و کاتی خۆشی بوو چونکە هەرگیز لەوە پێش نەژیابووم شتێک لە ناومدا ئاهەنگێ جێڕا بەر لەوەی فریا بکەم بیر بکەمە وتم کەواتەنها ڕۆیت بۆ گرینلاند شتێکی بێمانام وت کەمێک چاوی نوقاند وتی ماڵمان لە گرینلان نییە هێندەم بە خێڵ دەهات کە گەڕەکێکی ئۆسلۆ ناوی گرینلاندە زۆر شەرمەزار بووم بەڵام وام بە باشزانی لەسەر قسەکەم بەردەوام بم بۆیە وتم مەبەستم لە وڵاتی پڕبەفری گرینلاندا بە گالیسکەیەک ناڕۆیت کە هەر سەگڕایە کێشن و دەچیلۆ پرتەقاڵیشت لە ناودا داناوە نازانم خەندەیەک کەوتە سەر لێوان یان نا. ڕێک لەو ساتەدا لەوە تێگەیشتم کە پێیەچوو ڕووداوی ناو درامەکەی فرۆگنەری بیر نەمابێت. هەستم بە نائومێدییە کرد و خەریک بوو هاوسەنگی خۆم لەدەست بدەم. بەڵام لە هەمان کاتیشا شتێکی ئارام بەخشیش بوو. خۆ دوو مانگێک بەسەر و ڕۆژەدا تێپەڕی بوو کە زەرفە پرتەقاڵەکەی دەستیم قەڵب کردەوە. چکە لەوەش قەت لەوە پێش یەکتریمان نەدیبوو هەموو ڕووداوەکەش تەنها چەند چرکەیەکی خایاند. بەڵام خۆ هەر هیچ نەبێت ئەبوایە قاوەخانەکەی کارلیۆهانی لە یاد بوایە. یان هەمیشە لە قاوەخانەکاندا دانیشێت و دەستی پیاوانی نامۆوە گرێ. ئەو خەیاڵەم بەلاوە خۆش نەبوو، چونکە گومانی خستە سەر. تەنانەت کچێکی پرتەقاڵی ڕاستەقین هەشەبێت وریابێت و بە چەپ و ڕاستدا هەروا بێ سەروبەر بەرەکەت نەبەخشێتەوە لە دوامەوە گوتیەوە پرتەقاڵ ئەوجا بە گەرمی زەردەخەنەیەکی خستە سەر لێوانی خەندەکەی هێندە گەرم و گوڕ بوو هەر لە هەڵاوی ڕەشەبای بیابانەکانە چوو منیشوتم بەڵێ پرتەقاڵ. بەشی دوو کەسیشتان پێ بێت کە بە گالیسکەی سەر بەفر لەم سەرەوە بۆ ئەو سەری گرینلاند بڕۆن. لە شوێنی خۆیا وەستا. دڵنیا نەبووم کە چیتر بیەوێت لەسەر ئەو باسە بڕۆین. نازانم. ڕەنگە وای بۆ چووبێت کە من بە شێوەیەکی ناڕاستەوخۆ بمەوێت داوای لێ بکەم لەگەڵما بە گالیسکەیەکی سەر بەفر سەفەرێکی پڕ مەترسی لەم سەرەوە بۆ ئەو سەری گرینلاند بکەین. بەڵام دیسانەوە تەماشایشی کردمەوە چاوە تاریکەکانی ئاوێزانی چاوەکانم بوون و پرسی ئەو ئەوە خۆتۆی توایە سرێکم بۆ لەقان هەرچەنە بەڕاستی نەمزانی مەبەستی لۆ پرسیارە چییە چونکە بە هیچ شێوەیەک ڕێی تێ ناچوو من تەنها کەس بووبم کە بە باوەشێک پرتەقاڵە ئەو کچەی بینی بێت ئەو جاوەگەوەی شتێکی کۆنی بیر کەوتبێتە وتی تۆ بوویت کە لە ناو ترامەکەی فرۆک نەردا خۆتت پێیا کێشام وانە سەرێکم بۆ لە قاند بەڕاستی شتێکی بێعقلت کرد منی شوتم هەرو بێقلەش ئەیەوێت داوای لێبوردن لێ بکات کە ئەو هەموو پرتەقاڵی لە دەستخستی تەخوارەوە لە دڵەوە پێکەنی لەواچ و پرتەقال دو هەمین شت بێت کە بیری لێ بکاتەوە. سەرێکی لارکردەوە وتی، لە بیری خۆتی بەرەوە. ئەو ڕۆژە وەک کەسێکی خوێن شیرین هاتیتە بەرچاو. ببورە جۆرج، لێرەدا قسەکان بە خۆمە بڕم. بەڵام دیسانەوە ناچارم هانات بۆ بەرمەوە و بزانم ئەتوانیت مەتەڵێکم بۆ لێک بدەیتەوە یان نا. وابزانم تۆش هێندا بینیت کە لێرەدا شتێک لە نێو چیرۆکەکەماندا هەیە کە بە هیچ شێوەیەک ڕێک ناکەوێ هەر یەکەمین جار کە کچەی پرتەقاڵ لە ناو ترامەکەدا بینیمی و ڕووداوە ناخۆشەکە ڕوویدا زۆر ڕاستە و خۆ تەماشایە کردم تا ئەندازەیەک خۆم دا بدەستیەوە هەر لەوە چوو کە منی لە ناو ئەو هەموو خەڵکەی تری ناو ترامەکەی هەڵبژاردبێت زۆر بە کورتی وا هاتە بەر چاوم کە منی لە ناو هەموو خەڵکانی تری سەر زەویدا هەڵبژارد بێت. دواتریش پاش هەفتەیەک ڕێگەی پێدام لە قاوەخانەکەدا لەسەر مێزەکەی دابنیشم. بۆ ماوەی خولەکێکی تەواو هەر دانیشتبوو چاوی بڕی بۆ چاوم. ئینجا دەستی خستە سەر دەستم دەستی پڕ بوو لە هەستی پڕ نەش ئەفسوناوی دواتر یەک دوو خولەکێک بەر لەوەی زەنگی جەژنی لەدایک بوونی مەسیح لێ بدرێ دیسانەوە یەکتریە بینینەوە کەچی لەوێدا لە یادی کردوم و نام ناسێتەوە لێرەدا نابێ هێندەمان لە یاد بچێت کە ئەو لە حکایەتێکی ترەوە هاتۆتە ئێرە واتە لە حەکایەتێکەوە هاتووە کە کۆمەڵێک یاسای تایبەتی خۆی هەیە و جیاوازە لە یاساکانی لای خۆمان، چونکە دوو حەقیقەتمان هەیە و هاوتەریبی یەکترە ڕۆن. یەکەمیان ئەو دانەیەیە کە مانگ و خۆری تێدایە و دووەمیشیان ئەو حەکایەتە پڕ نەهێنییەیە کە کچەی پرتەقاڵ لە پڕێکدا دەرگاکەی کردەوە. بەڵام جۆرج. لەگەڵ ئەوەشدا تەنها دوو شت ڕێی تێچوو. گومانم نییە کە ئەو دوو ڕووداوەی لە بیرە و منی دێتەوە یاد. ڕەنگە ڕووداوەکەی یۆنگستۆرگیتی لەبیر بێت، بەڵام هەر ئەوەندەیە کە خۆی وانیشاندا کە نامناسێتەوە. وای دەرخست کە منی لە یاد کردووە. ئەوە یەکەمیان. دۆمیان زیاترێک نائارامی کردم لە تۆ گوێ بگرە من وای بۆ چووم کە ئەو کچە داماوە زۆر تەواو نەبێت وەگەڵ هەن کەمێک مێشکی ناساخ بێت بەلایەنی کەمەوە گرفتێکی گەورەی یادەوەری هەبێت لەوانەیە نەیتوانی بێت هیچ شتێکی لەبیر بێت و لە چرکەیەکەوە بۆ چرکەیەکی تر شتی بیرچووبێتەوە ڕەنگە هەموو سمۆرەکان ئەو کێشەیان هەبێت سمۆرە ژیانێکی تایبەتی خۆیە ژی تاوێک لێرە و تاوێکی تر لەوێ چونکە ئەوەی لە ئێستا دانەژی قەت ناژی ئەی تۆ چیەکەیت لە ژیانێکی ئاوها چالاکدا شوێنی یادەوەری و تێڕامانی تێدا نابێتەوە. چونکە سەرقاڵی خۆیەتی و بەس. یاساکانی ئەو حەکایەتەی کە کچەی پرتەقاڵی لێوە هاتبوو بەو شێوەیە بوون. بەڕاست هەر ئێستا کە ناوی ئەو حەکایەتەم بیرکەوتەوە ناوی وەرە ناو خەونەکەمەوە بوو. بەڵام جۆرج لە لایەکی ترەوە ناچار بووم ڕووبەڕووی خۆم ببمەوە و بزانم ئەو کچە بە چ شێوەیەک لە من گەیشتووە. منیش دانیشتبووم و دەستیم گرتبوو زۆر بە قوڵی تەماشای ناوچاوی مەکرد بەڵام ئەی دواتر چیم کرد لە پاش سروتی جەژنی لەدایک بوون بینیمەوە وتم جەشنت پیرۆز بێت هەڵبەتە ڕاستە و قسەکەم لە شوێنی خۆیان بوو بەڵام پێم نەوت کە ڕەتی پێشوو کە یەکترمان بینی کاتێکی خۆشم بەسەر برد و سپاس دەکەم نەخێر، پرسیارم لێ کرد و وتم، نیازتە بڕۆیت بۆ گرینلاند؟ مەبەستم لەوەیە وتم، ئەتەوێت بە گالیسکەیەک کە هەر سەگ ڕایەکێشن ئەو وڵاتە پڕ بە فرە ببڕیت و دە کیلۆ پرتەقاڵیشت لەگەڵ خۆتدا بەریت؟ ئاخۆ منی بە چ شێوەیەک بینیبێت؟ ڕەنگە لەو بڕوایەدا بووبێت کە نەخۆشیی شیزۆفرینیام هەبووبێ. بەهەرحاڵ، لەو کاتەدا هەر یەکەمان لە ئاوازێکەمان خوێن جۆرایەریەکی دژوارمان بە تۆپە کرد و یاساکانی لە ڕادەبەدەر زۆر بوون بەردەوام شەقمان لە تۆپەکان هەڵەیە بەڵام هیچ دانێکیان نەکەوتە ناو گۆڵەکەوە جۆرج ڕێک لەوێدا تەکسیەکی بەتاڵ لە ئاکەرسگاتەوە بەرەو خوار هات کچەی پرتەقاڵ دەستی ڕاستی بۆ بەرزکردەوە، تەکسیەکە وەستا و ئەویش بە خێرایی بەرەو ڕۆی ڕۆشت. سەندرێللام بیرەکەوێتەوە، گابوایە پێش کاتژمێری دوانزەی شەو هۆڵی بالێتی کۆشکەکەی بەجێ بهێشتایە، ئەگەر نا ئەوا جادووەکەی بەتاڵە بۆوە. بیر لەو کوڕی پاشایە ئەکەمەوە، کە لە باڵکۆنی کۆشکەکەدا بە تەنها ماوەتەوە و جێیان هێشتووە. بەڵام بۆیە هێندەم ببینایە کەشتی واڕێی تێچێت بێگومان بەر لەوەی زەنگی جەژنی لەدایک بوون لێ بدرێت هەبواە کچەی پرتەقال لە ماڵەوە بواە چونکە یاساکان بەو شێوەیە بوون ئێخۆ کچەی پرتەقال لە دوای زەنگی جەژنی لەدایک بوونەوە بە شەقامەکانە ناسوڕێتەوە؟ گەر وابوایە ئەی کەواتە بۆچی زەنگیان لێیە؟ مەگەر زەنگی کڵێساکان هەر لەبەر ئەوە نەبێت کە پیاوە گەنجەکان ئاگادار بکاتەوە و نەهێڵێ بکەونە داوی کچەی پرتەقاڵەوە؟ لەوێدا کاتژمێر چارەکیەویست بۆ پێنج پاش نەختێک لەو سەری ئیوڤەی نەفرین لێکراوەدا بە تەنها مامەوە. زۆر بە پەلە پەل بیرمە کردەوە. تەنها چرکەیەکم لەبەر دەستا بوو، ئەبوایە شتێکی وام بکردایە یان شتێکی وا جوان و زیرەکانەم بگوتایە کە کچەی پرتەقاڵ بۆ هەتا هەتایە لە بیرم نەکات. هەڵبەتە ئەمتوانی لێی بپرسم ماڵتان لە کوێیە یان بڵێم، لەوانەیە لەسەر یەک ڕێگا بین، یانم توانی بە پەلە سەد کرۆنییەکی لە برەی ئەو دە کیلۆ پرتەقاڵە بدەمێ کە لە دەستیم خستە خوارەوە. سێ کرۆنی ئەو پارەیەشم بخستایەتە بری ئەو زیانەی کە لێی کەوتووە. خۆ من نەمەزانی نرخەکەیان بۆ داشکاندوە یان نا. یان هەر هیچ نەبێت، بۆ ئەوەی فزوولییەتی خۆم دابمرکێنمەوە، ئەمتوانی پرسیارێکی لێ بکەم و بڵێم، ئەرێ تۆ بۆچی زەخیرەی پرتەقاڵە خەیت؟ نەک لەبەرئەوەی زەخیرەخستنی پرتەقاڵ شتێکی سەیر و ناوازەیە، بەڵام بۆ بە تایبەتی پرتەقاڵ بۆچی زەخیرەی سێو یان مۆز ناخات؟ لە ماوەی ئەو چرکەیەدا فریایەوە کەوتم سەر لە نوێ بیر لە هەموو ئەمانە بکەمەوە. سەفەرەکەیان بۆ وڵاتی پڕ بەفری گرینلاند. خێزانە گەورەکەی فرۆلاند. ئاهەنگی کۆتایی ساڵی خوێندنی پەیمانگای ئابووری و شیرینیە تایبەتیەکەی کە بە ئاوی هەموو ئەو پرتەقاڵانە دروستیان کردبوو مناڵە کۆرپەکە مەبەستم لە ڕانفیە کە بە خەیاڵی من لەوێدا لە باوەشی باوکە چوارشانەکەیا بوو ئەو باوکەی کە تەنها دوو هەفتە لەمەوبەر لە پەیمانگای ئابووری دەرچووبوو چکە لەوەش مانگێک لەوە پێش وەک بەڕێوبەری یانەی کوڕە گەنجانی ڕەق و توندوتیژ هەڵبژێررابوو لەوێدا نەموێرا دیسانەوە سەردانی باخچەی ساوایانە پڕ زاق و زریقەکە بکەمەوە، ئەو هەموو مناڵە نائارامیانە کردم. بەڵام جۆرج، فریانەکەوتم شتێکی گونجاوی پێ بڵێم، چونکە چەندەها شتم لەبەر دەستا بوو نەمزانی کامیان هەڵبژێرم. هەر لەبەرئەوە لەو کاتەدا کە خەریک بوو بچێتە ناو تەکسێکەوە هاوارم کرد وتم، وابزانم خۆشمەوێی. وشەکانم بەڕاستی پێوت بەڵام هەر لەو چرکەیەدا پەشیمان بوومەوە تەکسیەکە ڕۆیشت بەڵام کچەی پرتەقاڵ سەر نەکەوت بوو ڕای گۆڕی بوو بێواشی دیسانەوە هاتەوە سەر شۆستەکە زۆر بە لار و لەنجە بەرەو ڕووم هات و بە ویستی خۆی دەستی خستە ناو دەستمەوە هەروەگەوەی لە ماوەی پێنج ساڵی ڕابردووماندا جگەل لە دەستگرتنی یەکتری هیچ شتێکی ترمان نەکردبێ سەرەکی بۆ لە قاندم و بەو شێوەیەش ئاماژەی کرد کە دیسانەوە بکەوینەوە ڕێ بەڵام تەماشای کردموتی ئەگەر تەکسیکی ترمان توش بوو ئەوا ناچارم بیگرم چونکە چەند کەسێک چاوەڕوان من لە دڵی خۆماوتم بێگومان مێردە بێ هەستەکە و مناڵە شیرینەکەیەتی یان لەوانەشە دایکی و باوکی چاوەڕوانی بن باوکی قەشەیە ڕەنگە هەر ئەویش ئەو سروتە ئاینی ئامادە کردبێت کە کەمێک لەمەوە بەربینیمان چوار خوشک و دوو براشی هەیە بەدەر لەوانەش تووتەڵڵە سەگێکی بچکۆلەشیان لە باڵەخانەکەدا هەیە هی برا بچکۆلەکەیەتی کە ناوی پیتەرە پاش و ڕێکگرتنێکی زۆر ئینجا بۆیان کڕی یان کەسێکی چوارشانە وشک چاوەڕوان یەکات کە حەز بە سەفری گرینلاند دەکات ئەبینم لە ژێر دارسنەوبەری ڕۆژی جەژنی لەدایکبووندا کۆمەڵێک دیاری بە باشی پێچاوەتەوە دەستکێشی تایبەتی ناو بەفر جلی گەرم و گوڕ پێڵاوی ناو بەفر و ڕۆنی بنی پێڵاوەکە و فەرهەنگێکی زمانی ئاسکیمۆی دانیمارکی و دانیمارکی ئاسکیمۆی بێگومان ئەم ئێوارەیە کچەی پرتەقاڵ ناچێتە ئاهەنگی تەواوبوونی پەیمانگا ئەم ئێوارەیە پشووی هەیە و ناچێتە باخچەی ساوایانیش وتم، پاش نەختێک زەنگی ڕۆژی لەدایکبوون لێدرێت، وانییە؟ بەڵام تۆ لە پاش ئەو زەنگەوە ئیتر ناتوانی لە ناو بازاڕا بمێنیتەوە. وەڵامی نەیامەوە، بەس دەستمی بە توندی گوشی. لەوەها چوو وەک شتێکی بێ کێش لە ئاسمانا بخولێینەوە. هەرە دووت تێر تێرمان لە شیری نێوان گەلە هەسارەکان خواردۆتەوە و هەموو گەردوون هی خۆمانە. بەلای مۆزەخانەی مێژوویدا تێپەڕ بووین و گەیشتبووینە لای پارکی قەڵا. ئەمزانی لە هەر کاتێکا بێ تەکسییەکی ترمان لێ پەیا بێ. ئەمزانی پاش کەمێکی تر زەمیی کڵێسەکان بەرزەبنەوە.